ئازیزان و خۆشەویستان سڵاوتان لێبێ و ئەم کاتەتان باش من ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزورەوە ئاشناتانەکەم بە ئەڵقەیەکی دیکەی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکان کە دەکاتە ئەڵقەی بیست و چواری ئەو بیرەوەریانە و لە لاپەڕە چوار سەد و حەڤدە ی چاپی دوەمدایە بە ناونیشانی چاو بەستراوی چاوساخ عەلی کەریمی دەنوسێت. زۆرم چاو گێڕا و چاوە چاوە کرد، نەمزانی لە کام ماڵدان. نەماندەوێرا لە ماڵەکان بپرسین. هاوشارییەکمان لە پەنجەرەوە گوێی لە دەنگەدەنگی ئێمە بوو. هاتە سەر پەنجەرە و گوتی، بە قوربانتان بم، لە چی دەگەڕێن؟ ناسیم و گوتم، لە ماڵی باوکم دەگەڕێین. هاتە خوار. نیشانی داین و تێرماچی کردین. ماڵێک بوو، پەنجەرەی ئاشپەزخانەکەی لە دیوی کۆڵانەکە بوو. بەردێکی بچووکم پێ دادا. خێزانی کاکم هاتە سەر پەنجەرەکە گوتم، براژن بیکەنەوە عەلیم، هەر ئەوەم گوت لە چریکەی دا و یەک بە خۆی هاواری کرد، ئەیڕۆ کاک عەلیە! ئیتر کاکم و دایکم و بابم و نەرمین هەموو بە یەکەوە دەرگایان لێ کردینەوە. جەوێک دروست بوو پڕ لە شادی، ترس، خۆشەویستی، بێ حەجمینی بابم و بووژانەوەی نەرمین. یەکسەر مریشک بەسەر نرا و برنجیان دەم کرد. شەربەتی ئاڵوباڵو هات. چەند لێوانم لەسەر یەک خواردنەوە. کاکم هاتە بنا گوێم، گوتی، وەرن پیاوی چاک بن، ویسکی زۆر باشم هەیە. دڵم مەشکێنن و یەک دوو پیاڵە بخۆنەوە. گوتم، کاکە، هەرگیز ئێمە لە کاتی وادا مەشروب ناخۆینەوە. گوتی، پیاوی چاک بە توو سەری ئەم بابە نازدارەت خۆت کەر مەکە، ئیستکانێکم لەگەڵدا بخۆ، مەبادا نەتبینمەوە. کەریم زۆری پێ خۆش بوو، گوتم، نا کاکە گیان، خراپە و پێشمەرگەمان لەولا جێ هێشتوون و چاوەڕوانمانن، ئێستایش لەسەر دڵم داخە بۆچی دڵی کاکەم وا شکاند. هاتینە دەر، کەریم هەزار قسەی پێ گوتم لەوەی نەمهێشت ویسکی بخۆینەوە، دیدارێکی یەکجار خۆش بوو. ماڵاواییمان کرد، کەمال گوتی، مادەم وایە ماڵی ئێمەیش لەلای ماڵی حاجی ساڵەی شاتری و لای عەکاسی ئەنوەرییە، چووین سەردانیان بکەین هەر بە بەردەم ماڵە کۆنەکەی خۆماندا. زۆر گەڕاین و لە دەرگاماندا ماڵی باوک و دایکی کەمالمان نەدیتەوە و گەڕاینەوە بۆ لای کۆڵانی خەجەی حەمەدە و دیسان پەڕینەوە. زۆر بە خەستی تەقەیان لێ کردین و زۆری خایاند تا هەر چوارمان چووینەوە بۆ کۆڵانەکانی هەشت مەتری. دەبوو بپەڕینەوە بۆ لای مەیدانی فوتبۆڵ و ئەوجار تەقەی پادگان و حەمامی مەولەوی. دەست و چاوی دیلەکەمان بەستبوو. بە خۆشییەوە بێ زیان هاتینەوە بەری قەبران و بوداق سوڵتان. لەگەڵ کەمال و پیرەهەڵۆدا کابرای دیلمان جیا کردەوە و نمایشێکی ئێعداممان ساز کرد بۆ ئەوەی بترسێ و لەم حاڵەتەدا زانیاریی لێ وەرگرین لەسەر هاوکارەکانی و پیاوانی سەر بە حکومەت. لەم چۆڵای و تاریکیەدا زۆرمان ترساند کەچی هیچ فایدەی نەبوو گوتی ڕۆڵە ئێوە فریو خواردون و دڵم بۆتان دەسوتێت ئافتاوەیەک ئاوم بۆ بێنن دەست نوێژ دەشۆم و دوو ڕکات نوێژ دەکەم ئەو جار بم کوژن لە پشت قەبران لە کەلاوە کۆنێک پڕ لە سام و تاریکی ئامادەی خۆی نیشاندا بۆ کوشتن پیرە هەڵۆ چوو لە ماڵێک ئاوی هێناو بە دەستیدا کرد نوێژی کرد هەر بە پێوە و قیت ڕاوەستا گوتمان نا ناتکوژین و جارێ کارمان پێتە چاومان بەستەوە کەریم و پێشمەرگەکان پێش ئێمە کەوتبوون و بەرەو سیمرغەکەمان ڕوویان لە کۆنە دێ کردبوو کەمال لە پێش و کابرای دیل دوای ئەو پیرە هەڵۆ لە پشت سەری و منیش ئاخر کەس ڕیزە چنارێک و دووڕیانێک هاتنە سەرە ڕێمان کەمال گوتی ئەرێ لای سەر بگرم یان خوار و گومان و شککەوتین بە خوار جۆگە ئاوەکە بۆ کۆنە دێ دەچوو یان بە سەرەوە دە لێمان بوو بە ئەرێ خوارێ بوو یان سەرەوە لە پڕ کابرای دیل بە چاو بەستراوەی لێمان وە جواب هات و گوتی ڕۆڵە گیان گەر بۆ وزن دەرێ دەچن خوار جۆگەکە بگرن و گەر بۆ کۆنە دێ دەچن ڕێیەکەی سەرەوە بگرن هەر سێکمان چاوێکی بە ماناوەمان لێک کرد و بە قسەمان کرد ڕوومان لە کۆنە دێ کرد و ڕاستیش دەرچوو دیلەکەمان تەسلیمی کۆمەڵە کرد و ڕەوانەی ناوەندی کرا. ڕایان سپارد ئامادەی گۆڕینەوەین لەگەڵ بەهمەن و پێشمەرگەکاندا. حکومەت گوتبووی چی لێ دەکەن بیکەن. ئەو شەهید دەبێ و دەچێتە بەهەشت. هەرچی حەولیان دا بۆ گۆڕینەوە چوونکێ کورد بوو هەر بەلایانەوە گرنگ نەبوو. ئەم شوانە چی دەوێت؟ دە دوازدە ڕۆژ بوو شەڕی قوڵقوڵە کرابوو. بە حسێبی خۆمان کەسمان ون نەبووە، سێ شەهیدمان هەبوون، هەر سێکمان ناشتبوون، چوار دیلمان هەبوون بە قسەی کۆمەڵەی ناوشار هەر چوار زیندانی بوون. ڕۆژێک پاسەوانی بەر دەرگای مەقەڕی حاجی ئاڵیکەند هاواری کرد، یەکێک بێت با بزانێ ئەم شوانە چی دەوێت؟ چووم، کوڕێکی شوانی خەڵکی خاتووخاس بوو، گوتی، کاکە! لە ڕۆژی شەڕەکەوە منیش حەیوانم لێ ونبووە و مندار بوونەوە. ڕۆژانە بە شەو دەچم بۆ ئەو ناوە. لە نێوان ئازاد و قڵقڵە لە ناو شێوەردەکە بۆنێک دەکەم و بۆنی حەیوانی مەڵدارەوە بوو ناچێت و گومانی ئینسانی لێ دەکەم. چەند جار ویستوومە بە ڕۆژ خۆم نزیک بکەمەوە تەقە دەکەن و ناوێرم. منیش وتم سەردانێکی حیزب بکە بزانە کەسیان ون نەبووە شوانەکە وتی چووم و دەڵێن ئێمە لەوێ نەبووین منیش وتم وەڵا ئێمەیش کەسمان ون نییە من ئەوەم بە موحسین و کۆمیتە ناوچە گوت هەڵبەت بۆ ئەوان قسەی ئەم شوانە هەر هیچ مانای نەبوو یەک دوو ڕۆژ دواتر دیسان کاکی شوان هاتەوە بەرمەقەڕ وتی پیاوی چاک بن من ناوێرم بەڵام دڵنیام ئەم ڕەشاییە لە دوورەوە شتێکە منیش پێم وت باشە ڕێک شوێنەکەم پێ بڵێ و لێم مەعلوم کە لە کوێ ئەو ڕەشاییە دەبینی جوان تێی گەیاندم دیسان چوومەوە لای کۆمیتەی ناوچە و گوتم کاکە تا ئێستا کەس بەهمەنی لە زیندان نەدیوە ماڵەوەیان چوون و دەڵێن لە پادگان و زیندان نەبووە بۆ نەچین بە دوای قسەی ئەم شوانەدا خۆ زەرەر ناکەین لێم تووڕە بوون و گوتیان لە سەرێشە دەگەڕێی، دڵم ئۆقرەی نەبوو، لەگەڵ کەریمدا باسم کرد و گوتی جا شەو دوای ئەوەی چراکانی مەقەڕ کوژانەوە خامۆشی لێدرا، خۆ نزیکە، بە پێیەک دەچین. دەنگۆی قسەی کاکی شوان لە ناو مەقەڕدا بڵاو بووبووەوە. عەتیفە هات گوتی تووخوا کاک عەلی، گەر چوون با منیش بێم، یان ئەگەر بەهمەنتان دۆزییەوە منیش ئاگادار بکەن. گوتم بە چاوان، ناکرێتەوە بەرین بەڵام ئەگەر بەهمەن بوو دێم خەبەرت دەکەمەوە کاک حەمە دەمین لە ماڵ نەبوو لە جەولەی سیاسی بوون شەو درەنگ کە خامۆشی باڵی کێشابوو بەسەر هەموو دەڤەر و دەرگوباناندا لەگەڵ کەریم و پێشمەرگەیەکدا جێبی تۆپی سەد و شەشمان هەڵگرت و پڕی پەتومان کرد و ڕوومان لە ئاوایی ئازاد کرد گڵۆپی جێبەکە پێنەکرابوو. هەر بە تاریکی وە نێو شێوەرد کەوتین و ڕێک ڕوو بە قوڵقوڵە بە ئارامی دەچووینە پێش. نەدەبوو دەنگی مەکینە بەرز بێتەوە. وردە وردە بۆنێکی توند وڵاتی داگرت. بۆ لای بۆنەکە چووین. دەی دەی خۆمان تەواو لێ نزیک کردەوە. تەنانەت لە ناو ئەو دەشتاییە بۆنەکە هێڵنج هێنەر بوو. لە تاوی بۆنەکە شەدە و جامانەمان لە دەموچاوی خۆمان هاڵاند دابەزین و بە پێلێخشان بۆ پێشەوە چووین، کەریم قاچی وەشتێکی نەرم کەوتبوو، بانگی کرد، وەرن بزانن ئەوە چییە، بۆ چرکەیەکیش بۆنەکە تەحەمول نەدەکرا، بە پەلە بەتانییەکمان ڕاخست و ئەو شتە ڕەش و نەرمەمان تێوەپێچا و هەڵمان گرت، بە ئەسپایی لە پشتی جێبەکەمان دانا. بە خێرایی دوور کەوتینەوە و نەمان هێشت نە پایەگا و نە خەڵکی ئاوایی ئازاد پێ بزانن. هەر ئەوەندە لە ناو دێ دوور کەوتمەوە، گڵۆپم هەڵکرد و پێم پێوە نا، بۆ ئەوەی بە بای سەیارەکە بۆنەکە لە خۆمان دوور بکەمەوە. گەیشتینە ناو مەقەڕی حاجی ئاڵیکەند و بە سێیان پەتۆکەمان داگرت، بە بێ ئەوەی تا ئەو کاتە بزانین چیمان لە گەڵ خۆماندا هێناوە. گومانی تێدا نەبوو حەیوان و شت نەبوو، دەبوو بەشەر بێت. بردمانە حەوز خانەی مزگەوت، سولەیمانم لە خەو هەستاند و هاتم گوتم چرا تۆڕمان دەوێت. هەرچی کردمان لە سێ چوار چرا تۆڕان یەکیان هەڵ نەبوو. ناعیلاج سولەیمان چوو کاک کەریم قادری هەستاند و هات. گەڕا چرا تۆڕێک نەبوو. سولەیمان چوو بۆ لای ماڵی مەمەدی حەسەن خاڵی گوتی، ئەو هەمیشە ساز و خاوەن شتە. لە بەردەرگای مزگەوت و پێش حەوزخانەکە چاوەڕێ بووین. کاک کەریم دەیگوت، پەککوو لەم بۆنە! ئەوە چۆنتان هێنا؟ نازانم یەک پشوو دڵم بووبوو بە هێلانەی چۆلەکە و لێی دەدا. لەو سەری ماڵانەوە بە چراتۆڕەوە سولەیمان و مەمەد پەیدا بوون، ڕوومان لە حەوزخانە کرد، ئێستایش دوای نزیک سی و ئەوەندە ساڵ وەحشەت دەمگرێت و مووی لەشم قرش دەبنەوە لە گێڕانەوە و هێنانەوەی ئەو دیمەنە بۆ پێش چاوەکانم. هەمووی نیو سەعات نەبوو لەسەر تاتی حەوزخانەکە جێمان هێشتبوو بە ملیۆن کرم بەهۆی فێنکی و ساردی ناو ژووری حەوزخانە لە پەتۆکە دوورکەوتبوونەوە. لەسەر تاتەکە بە پانی ڕووبەری ئاوی حەوزەکە وەک پەردەیەکی ڕەش و کرێمی، کرم، دایگرتبوو. مەمەد و سولەیمان دەستیان بە ڕشانەوە کرد و دوورکەوتنەوە. لەگەڵ کاک کەریم قادری و کەریم ئەفسەردا پەتوومان لادا. ئای چ دەبینم! دەموچاو هیچی نەمابوو، ئیسکلێتێک بوو پێستێکی چرچولۆچی بەسەردا کرابوو، کەوا و پانتۆڵی ئەفسەری کاتی خواحافیزی بەهمەنم ناسیەوە، وتم، کاک کەریم ئەوە بەهمەنە، گوتی چۆن دەزانی؟ گوتم خۆم پشتێندەکە و جامانەکەم بۆ بەست لە کاتی ڕۆیشتنیان بۆ ئاوایی بادام بەهمەن ئەو ئێوارەیە لای براژنە عەتیفە دەموچاوی لوس لوس کرد و ڕدێنی تاشی هێندەی بەندی پەنجەیەک ڕیشی هاتبوو ئاخر حەفدە ڕۆژ لە شەڕی قوڵقڵە گوزەرا بوو گوتم تەماشاکەن چۆن جامانەکەی لە شانی خۆی هاڵاندووە من ئەو جامانەیە دەناسمەوە تازە بۆی هاتبوو چووم بۆ ژووری کۆمیتەی ناوچە و هەر سێیانم لە خەو هەستاند چیم دیبوو چۆن چووین و چۆن گەڕاینەوە هەموویم بۆ گێڕانەوە من لە بەر ڕێسمەی دەرگاکەیان و ئەوانیش لە بن بەتانی بە چاوی نیوە کراوەوە گوێم لێ دەگرن گوتیان کەوابێ دڵنیای بەهمەنە و ئاوایش کە دەڵێی زۆر شێواو و بێلەزەت بووە گوتم بەڵێ لەبەر بۆن و ڕوخساری شێواوی تەنیا سولەیمان و کاک کەریمی قادری و مەمەد حەسەن خاڵی ئەویش لەبەر نەبوونی چراتۆڕ ئاگادار کراونەتەوە و هەموو پێشمەرگە و خەڵک لە خەودان گوتیان دە باشە بڕۆ بە پەلە بینێژن زۆر خراپە بۆمان با خەڵک و پێشمەرگە نەیبینن گەڕامەوە کا کەریم گوتی چت کرد و چی لێ بکەین مردوو شۆر و مەلایەکمان هەبوو لە ناودێ سولەیمان چوو هەردووکیانی هێنا مردوو شۆرەکە و مەلاکە بە سبحان الله و ئاەت الکورسی یەکسەر فتوایاندا نەدەشۆرێت و نەکفن دەکرێت بە پەلە مەلا ناردی قەبرێک ئامادە بکرێت. ویستمان هەر لە پەتۆکەیەوە بیپێچین و بیخەینە سەر دارە مەیتەکە. گوتم، کاک کەریم، عەتیفە سوێندی دام ئاگاداری بکەمەوە. گوتی، کوڕە شتی وا چۆن دەکەیت؟ تا عومری هەیە لە بەرچاوانی ون نابێت. دیار بوو بەهمەن لە قوڵقڵەوە لەگەڵ ئەنوەردا بەرەو ئازاد ڕایان کردووە. لە نیوەی ڕێ لە پشتەوەڕا بەهمەنیان ئەنگاوتووە و بەر شانی کەوتووە. ئەنوەر نەوەستاوە و بەرەو ئاوایی ئازاد هاتووە بیرم کەوتەوە ئەو کات کە ئەنوەر گەیشتە ناو ئاوایی زۆر نیگەران و پەشۆکاو دیار بوو لێمان پرسی کەسی لەگەڵدا نەبوو زۆر بە شەرم و شڵەژانەوە گوتی نا بەهمەن دەکەوێت کەس ئاوڕی وێ ناداتەوە بۆ خۆی بە جامانەکەی بری نیشانی دەبەستێت و لەسەر زگ خۆی دەخشێنێت تا دەگاتە ئەو شوێنەی دەستی پێوە هات و هەڵکەندرا ئیتر لە ئاست خۆی دامنایەوە و هەر چۆنێک بێ جامانەم لە بن دەرکێشا بەهمەنمان بەرەو گۆڕستانی حاجی ئاڵی کەند برد و زۆر بە پەلە بە بێ ئەوەی خەڵک و پێشمەرگە لە خەو هەستێنین لەگەڵ کەریم و سولەیمان و مەمەد و کاک کەریم و مەلای ئاوایی و یەک دوویەکی دیدا بە خاکمان سپارد خەریک بوو زەردەی بەیانی دەردەکەوت کە ماڵاواییم لە هاوڕێیەکی کۆنی دیکەم کردەوە ماڵی کاک حەمەدەمین و براژنە عەتیفە لە سەر ڕێی قەبران بوو، لە ناکاو عەتیفە دەرکەوت و لە گابۆڕی دا و گوتی، بۆ پێت نەگوتم؟ ئیتر هەموومان بە یەکەوە شینمان گێڕا بۆ بەهمەنی جوان و پاک و خاوێن کە بە ملیۆن کرمی لە جەستەی خۆیدا پەروەراند بۆ ئەوەی گزنگی ئازادی ببینێت. جامانەکەی بەهمەنم پێدا بۆ ئەوەی دڵنیا بێت لە گەڕانەوەماندا بۆ ناو دێ گوتم ئەم بەرپرسانە تەنانەت بەهمەنیان بە شایەنی ئەوەیش نەزانی سەعاتێک خەوی خۆیانی بۆ دانێن و تا سەر قەبران بێن هیچیان نەهاتن لەگەڵ ئەوەی ئاگادار کرانەوە و دەستوری خۆیان بوو بەم چەشنە بە خاکی بسپێرین. ئەوە سەرەتاکانی دڕ دۆنگ بوونم بوو لەوانەی تا دوێنێ بە ڕادەی پەرستن دەمپەرستن و ئامادە بووم خۆم بە ئاو و ئاگردا بدەم لە پێناویاندا. یان دوو یان سێ یان تا دواتر بەهمەن بە برینداری و بێ تیمار و بێ کەس لە ناو ئەو شێوەردەدا لە گیانەڵادا بووە و چۆن چۆنی گیانی سپاردووە بە خاکی پیرۆزی کوردستان لە کەس ڕوون نییە. تێکچوونی شیرازەیی کولتووری و فەرهەنگی کۆمەڵە. دوای شەڕی کارەساتباری قوڵقوڵە و ئەم شکستە گەورەیە بۆ ناوچەی مەهاباد و نەچوونی کەس بۆ ژێرباری ئەم فەزیحەتە و لێنەپرسینەوە لە بەرپرسانی ناوچە و خۆ دەربازکردنیان لە بەربرسیارێتیان لە گیانی ڕۆڵەی خەڵک ئیتر ئەو هەژموونی و حورمەتەی جاران بۆ ئەندام و بەرپرسانی کۆمەڵە داماندەنا لەلای زۆرێک لە ئێمە نەما. لە سایەی گۆڕینی کۆمیتەی ناوچە و هێنانە پێشی کۆمەڵێک خەڵکی نەشیاو و خۆمژوڵکەر بە قسەی پڕوپوچ و بێ ئەساسی بین شینوێ و پۆپۆلیزم لە ناو پێشمەرگەی سادە کە ئامانجی زۆربەیان لە هاتنیان بۆ شاخ تەنیا حەزکردن بە پێشمەرگایەتی و ڕزگاری کوردستان و شەڕ لەگەڵ پاسداری داگیرکەردا بوو، شیرازەی کولتوور و فەرهەنگ و بوێری تایبەت بە پێشمەرگەی کۆمەڵە لێک هەڵدەوەشا و جێی خۆی دەدا بە هەلپەرستی بێ بایەخ کردن و بە سووک چاولێکردنی قەرە و جوتیار و دەرکەوتنی حەزە شەیتانی و دوور لە ئەخلاقی سیاسی و کۆمەڵایەتیەکان خەڵکی نەشیاو و ترسنۆک لە ژێر ناو و بیانووی تێگەیشتنیان بۆ بینشی نوێ و تیۆریەکانی مەنسوور حیکمەت هاتنە پێش دەیانگوت ئەوانە توانیویانە ئاڵوگۆڕی فکری بەسەر خۆیاندا بێنن، ئامادەن بۆ بەرپاکردنی شۆڕشی کرێکاری و بەدەستەوەگرتنی جڵەوی حیزبی کۆمۆنیستی ئێران توانیویانە پۆپۆلیزم لە گۆڕ بنێن. زۆربەی ئەوانە نە کادری کۆن و خاوەن خیبرە بوون و نە لە ناو خەڵک و پێشمەرگەدا ناسراو و شوێندانەر بوون. نە کارنامەیەکی ئەوتۆشیان هەبوو لە ناو خەباتی کۆمەڵەدا بەس ئەوەی کە کورد دەڵێ هەزار قەزوان بخۆیت بە گوێزێک دەتگرمەوە پڕ بە پێستی ئەو تاقمە تازەی بینشی نوێ بوو زۆربەمان لە پێشمەرگە هەرە سەرەتاییەکان بووین و لە زەمانی جەمعیەتەکانەوە خزمەتی کۆمەڵەمان دەکرد بە دەیان ئەرکی مەترسیدار و تاقەت پڕوکێنەرمان پێ سپێردرابوو سەربازێکی بە مانای تەواوی وشە دەروێش و گیان لەسەر دەست بووین بۆ هەموو ئەرکێک لە هەر کات و شوێنێکدا هەرگیز بۆ هیچ ئەمرێک نا لە قاموسماندا نەبوو بە دەیانی وەک کەمال یونس بەهمەن سولەیمان ئاکام ڕەحیم و تا دواتر ئەو پەڕی بەرئەندام یان هەوادار و پێشمەرگەی سادە بوون ئەو شتەی کە ئێمە هەرگیز تەنانەت لە ڕوومان هەڵنەدەهات بەرگری لە مافی خۆمان بکەین یان داوای بکەین ئەوانەیان ئامادە دەکرد وەک کۆیلە ئەوانەی هەمیشە ڕویان لە دەسەڵاتە و چاویان لە دەستی بەرپرس و سکرتێرە بۆ دەست بەرزکردنەوە لە ناو کۆنگرەکان ئەوانە ئامادە دەکران بۆ ئەندامێتی کۆنگرە و ژمارەی زۆر بۆ مەشروعەتدان بە ویست و بەرنمەکانی جەماعەتێک لە سەرکردایەتی و خێڵی کاکە مەنسوور حکمت بۆ کۆنگرەی سێهەم کە پێشەکی دایان نابوو، دامەزراندنی کۆنگرەی حیزبی کۆمۆنیست دەبێت بە دەنگێکی زۆری ئەندامانی کۆنگرەی کۆمەڵە بێتە بڕیاردان. ئەو پلانە شوومە بۆ لەناوچوونی کۆمەڵە هەر ئەوێ ساڵێ لە بەر دەسووری سەردەشت و کۆنگرەی سێ داڕێژرا و بەردی بناغەکانی بە دەستی خەڵکی وەک عەبدوڵڵا موهتەدی و مەنسوڕ و جەماعەتەکەی تارانەی هاوڕێ لەگەڵ کۆمەڵێک حەڵقە بە گوێی خۆ وێناکەری بێ ئەساسی خۆ بە کۆمەنیستدان و لایەنگری بی نشینوێ بە زاهیر و لە بنەڕەتەوەیش هیچ نەزان و بێ سەواد داندرا. بە گشتی دوای کۆنگرەی دوو بە ماوەیەک و ئاڵوگۆڕی بێ بەرنامە و پلان لە ناوچەی مەهاباد و هێنانی خەڵکی وەک موحسین بۆ بەرپرسی یەکەم و سەید خالید بۆ بەرپرسی دووهەم ڕۆژ لە دوای ڕۆژ ناوچەی زیندوو و چالاکی کۆمەڵە لە مەهاباد بەرەو نشوستی و لاوازی دەڕۆیشت خەڵکی نەشیاو و هیچ لە باران دانەبوو جێی خەڵکانی چالاک و موخلیس و خاوەن ناوچەکەیان دەگرتەوە ڕاستە لەو ماوەیەدا پاسدار زۆر دڕبووبوون و شەڕی مان و نەمانیان دەکرد و پلانی تۆکمە و گرج و بڕیان دادەڕشت، بەڵام ئێمەیش بە پێچەوانەوە خەریکی نیفاق و خۆخۆری و دانانی خەڵکانی نەشیاو بووین بۆ کاری گەورە و ئیدارەی ناوچەکە. یەکەم کارەساتیان لە ناردنەوەی ئەم دەستە لاوازە بوو بۆ شاروێران و سێ قارەمان و کادری بەئەزموون و چەند بریندار و چەند شەهیدی دواتری لێکەوتەوە. شەڕێکی خوێناوی و ماڵوێرانکەری ناوخۆ لەگەڵ حیزبی دیموکراتدا. ئەوجار شەڕی قەلیانتەخ شەڕێکی بێ بەرنامە و لە دەستدانی پێنج لە باشترین پێشمەرگەکان و برینداری چەند کەس بەبێ دەستکەوت، شەڕی بادام و قڵقڵە و کارەساتی گەورە، دەیان عەمەلیاتی ناسەرکەوتووی وەک چوونە سەر حەیدەرئابادی گۆمی ورمێ و هێنانە خواری ئیعتیباری پێشمەرگەی کۆمەڵە و نەچوونەوەمان بۆ ناوچەیەکی وەک شاروێران، ئەمانە و زۆری دی کە بە داخەوە خەبەرنامەکانی کۆمەڵەم لەبەردەستدانین تا زۆرتری بنووسم. لە کارنامەی سازماندهی تازەیی تەنیا چەند مانگەی ناوچەی مەهاباددا بوون بە ڕابەریی ئەندامی سەرکردایەتی کۆمەڵە موحسین ڕەحیمی و سەید خالید سیادەت. پلانی شکستخواردوو. دوو نموونەم هەیە لە پلاندانان و کردنی سەید ڕەحمان بە فەرماندەی نیزامی شەڕی گەورە، گوتیان لەگەڵ ڕێکخراوی شاردا قسەمان کردووە و پلانمان داڕشتووە لە ناوجەرگەی شاری مەهاباد بۆ شەڕێکی گەورە. قەرار بوو دوو پەل بە فەرماندەیی سەید ڕەحمان کە هیچی لە بارەی شار و گەڕەکەکانی مەهاباد نەدەزانی بە شەو خۆ بە شاردا بدەین و خۆ قایم بکەین تا سبەی بەیانی سەعات دە. ئەوجار تەقە دەست پێ بکەین تا درەنگانی ئێوارە و تاریکایی. زیاتر لە شەست پێشمەرگە گەیشتینە شار. ئامادەکارییەکی ئەوتۆی تۆکمە لەگەڵ رێکخراوی شاردا وەک ئەوەی جاران خۆمان دەمانکرد نەکرابوو. دەستەکەی ئێمە کە من و کەمال بووین و دەبوو فەرماندەی عەمەلیاتیش لەگەڵ ئێمەدا بێ، یەک لە کوڕەکانی شار هات و پێشمان کەوت بۆ نیشاندانی حەشارگەکەمان. لە دوو شوێن لە پەڕینەوە لای بازاڕی مەنگوڕان بۆ بەری گەڕەکی رزگەیان تەقەمان لێکرا و زانیان پێشمەرگەین لەگەڵ کەمالدا گوتمان سەید ڕەحمان ئەوە کەشف بووین با بگەڕێینەوە و خەریکە شەو زۆر درەنگ بێت گوتی نەخێر ئێوە دەتانەوێ من سەرکەوتوو نەبم و محسین و سەید خالید بڵێن من شیاوی هیچ نیم پێمان وت کاکە مەسەلە ئەوە نییە گیانی زیاتر لە سی چل پێشمەرگە لە گۆڕێدایە ئێمە دەبێت شەڕێک بکەین لە سەرکەوتنی دڵنیابین لە ناو کۆڵانی ماڵی خۆمان دەست کرا بە باس و مناقەشەی سەید ڕەحمان و من و کەمال سەید هەڕەی لە بڕەی نەدەکردەوە و هەر دەپاڕایەوە لە من و کەمال یارمەتی بدەین بۆ ئەوەی شەرمەزاری لای سەید خالید و موحسین نەبێت شارەزا پێشمان کەوت تا کەلاوە کۆنە ڕووخاوەکەی ڕێک ماڵی خۆمان وتم کاکە ئەوە ماڵی ئێمەیە و ئێرە بۆ حەشاردان نابێت و لە هەموو لایەکەوە ڕووخاوە و هەموو کۆڵان و جیرانەکان دەناسم و دڵنیام هەر زوو کەشف دەبین و لە چەند لاوە ئەم کۆڵانە ئاوەڵایە و پاسدار و ئەرتەش زۆر زوو دەتوانن گەمارۆمان بدەن. کەمال زۆری پێ دا گرت لەسەر بۆچوونەکانی من. سەیدڕەحمان هەر ئینکار بوو، زۆریش دەترسا لەوەی بگەڕێینەوە. چەند ماڵی دیمان هەر لە دەوروبەری ماڵی خۆمان کرد هیچیان شیاو نەبوون سید ڕەحمان بڕیاری پێنەدەدرا و خەریک بوو ڕۆژ خۆی دەرخاتەوە ئێمە هێشتا پەنامان نەگرتبوو سەرەنجام بە پێداگری من و کەمال دەوری سەعات پێنجی بەیانی قەناعەتی هێنا بڕۆینەوە و بۆ کاتێکی تر و بە هاوکاری تەواو لەگەڵ ڕێکخراوی شاردا ئەم عەمەلیاتە ئەنجام بدەین زۆرش پرزە و بە بەرچاوی پاسدار و پایەگاکانیان بە هەڵەداوان لە شار چوینەوە دەر قرار بوو ئێمە شەڕەکە بکەین و مرکزی فەرماندەیی گەڕەکی ئێمە بوو کە وەک بەری دەستم تەنانەت ناوماڵی جیرانەکانیشم دەزانی حەشارگە ڕێک ماڵی ئێمە بوو کەچی بەهۆی نیفاقەوە هیچیان لا باس نەکردبووین ئێمەیان بە خۆیان نەدەزانی یان ئەوەی سید ڕەحمان کرابوو بە فەرماندە بە دڵنیاییەوە بۆ مەبەست و شکانی ئێمە کرابوو بۆیە لەگەڵ کەمالدا ساغ بووین ئەو شەڕا نەکەین و گیانی دەیان پێشمەرگەمان پاراست کە زۆر ئاشکرا بوو ئەو شوێنەی هەڵیان بژاردبوو زۆر بە ئاسانی گەمارۆ دەدراین دوو، گوتیان دەبێ بچن بۆ حەیدەرئابادی گۆلی ورمێ، پاسگایەکی لێیە لەسەر ئاوەکە و زۆر بە ئاسانی دەگیرێت. دیسان فەرماندە کرا بە سەید ڕەحمان و وابزانم سەید خالیدیش هەر هاتبوو. دوو دەستەی بیست کەسی یەک بۆ دەوری پاسگا و گەمارۆدانی بە فەرماندەیی کەمال و ئەوی دی لە پێشتر بۆ لای ڕەزاییە و پێشی گوندی شیرینبڵاخ وەک قەڵغان لە ئەگەری هاتنە پێشی هێزی کۆمەکی کە من چووم فەرماندەکان کە سەید ڕەحمان و سەید خالید بوون لە گوندی تاڵاوەوە کە چەند کیلۆمەتر دوور بوو لە شوێنی چالاکیەکە لە ناو ئەو لۆریەی پێی چووبووین مانەوە بۆ فەرماندەیی کردن دابەزین بە ڕێگەیەکی دووری یەک دوو سەعاتیدا بە ناو شێوەردا و بە پێیان خۆمان لە پازگا نزیک کردەوە دوو هۆکی تۆکیاندا بە من و کەمال و یەکیش بە فەرماندەکان بوو هەر کە مەودایەک دوورکەوتینەوە کاریان نەکرد و پەیوەندیمان بە فەرماندەی عەمەلیاتەوە نەما، هەموو دەوروبەرمان دێهاتی ئازەری و شیعە بوون، پاسگامان لێ دەرکەوت، دەستەی کەمال بەرەو پاسگا و ئێمەیش ڕوو بە ڕەزاییە و تەنیشت گوندی شیرینبڵاخ سەنگەرمان گرت، هیچ پەیوەندیم نەما نە لەگەڵ فەرماندە و نە لەگەڵ کەمالدا، بەس لە دوورەوە لە تاریکی شەودا شوێنی کەمال و پاسگامان دەبینی. قەرار و پلان ئەوە بوو دەستەکەی کەمال یەک دوو بازوکە بە پاسگاوە بنێت و تەقە بکەن و بچنە ناو ژووری پاسگا و چی تێدا بوو بە دەستکەوت بیهێنن لە ناکاو شۆق و گرمەی بازوکە بەرز بووەوە کەس نەیزانی موشەکی بازوکە بۆ کوێ چوو کەمێکی پێچوو لە پاسگاوە دەست کرا بە تەقە و هاوەن هاویشتن ئەوجار بە دەیان ژن و منداڵ و پیاو بە پاچ و خاکەناز و تەور و داسەوە بە اللە و اکبر و جنێودان لە گوندی شیرین بڵاغەوە بەرەو ئێمە هاتن کە فریای پازگە بکەون لێمان نزیک بوونەوە کە سەیرم کرد هەموو ژن و منداڵن تەقەمان لێیان نەکرد و بە هەڵاتن بە ناو شێوەردا خۆمان گەیاندە شوێنی دەستەکەی کەمال بۆ ئەوەی بڕیار بدەین تەقە لەم ژن و منداڵانە بکەین یان چی بکەین ئایا پازگا گیراوە یان نا لەگەڵ هەموو پێشمەرگەکاندا گەیشتینە شوێنی کەمال کەچی کەس دیار نەمابوو هۆکی تۆکی وزەی لێوە نەدەهات ڕوومان کردە تاڵاو بە ناو کێڵگە و شێوەردا و قەراغ جادەی ڕەزاییە بۆ مەهاباد لە دوورەوە دیمان کەمال و پێشمەرگەکان لە پێشمانەوە دەڕۆن خۆمان گەیاندەوە ئەوان کەمال بریندار بوو لە کۆڵیان کردبوو فەرمانی پاشەکشەی دابوو ڕەحیم ویستبووی بازوکاکە بە پازگاوە بنێت و هەر چرکاندبوو و دەرنەچوو بوو چەخماخی بازوکاکە کارەبایی بووبوو ڕێک وەک چەخماخی چەرخ واتە فەندەک وابوو زۆر جاران گیریان دەکرد کەمال چوو بوو بەدەست لە پشتەوەڕا بیجوڵێنێت و تەزووی کارەبا لە نێوان مووشەک و چەخماخدا پەیدا بێ هەر کەمە لە پشتەوە ڕا لەسەر شانی ڕەحیم دەست لە بنی موشک دەدا یەکسەر دەتەقێ و ئاگری موشک دەستی کەمال بریندار و سەقەت دەکە ئیتر پلانەکە ئاشکرا دەبێت و ئێمەیش تووشی هێرشی ژنان و منداڵە وردکەی گوندی شیرین بڵاغ بووین و بە لە دەستدانی دەستێکی کەمال پاشەکشەمان لێکرد بەش ڕی و ماندووی و بریندارێکەوە گەیشتینەوە لای گوندی گۆڵێ و لۆری هات و هەموومان چووینەوە مەقەڕی حاجی ئاڵیکەند. بە داخەوە کەمال دەستێکی سەقەت بوو. هەر نەمانزانی حیکمەتی عەمەلیاتێکی وا بەبێ لێکدانەوەی سیاسی و نیزامی لەناو دڵی دێهاتی ئازەری چ بوو؟ بۆ یەک بە دوای یەکدا ناوچەی مەهاباد لە ژێر دەستی ئەم بەرپرسانە ئاوای لێ بەسەر دێ و هەر دەڵێی هەموو بڕیاریان دابوو تا دەکرێت بە کوشتمان بدەن و شکۆ و حورمەتی پێشمەرگانەمان لە ناوچەی مەهاباددا بشکێنن. کات بەسەر بردن. زۆربەی کوڕە بە ئەزموون و کۆنەکانی ناوچە بەبێ ئیش و کارێکی جددی وەک جاران هەڵسوڕاو نەبوون و زۆرتر لە خۆ خافڵاندن و کات بەسەربردندا بووین. چەند کەسی دیکە لە سنە و ڕەبەت و سەردەشتەوە هاتبوونە ناوچەی مەهاباد و کاربەدەست بوون. ماوەیەک بوو سیامەند کاری نەدەکرد و نەدەچووە ژێر باری ئەوامر و فەرمانی سەید خالید و موحسین. ڕەحیم بابا تاهیری کەوتبووە داوی دڵداری و لە ئامادەکردنی ژن هێناندا بوو کەمال تەواو خەمۆک و گۆشەگیر بوو بوو کەریم زۆری گوێ نەدەدایە و دەیگوت بیگوزەرێنن باشترە پیرە هەڵۆ بێدەنگ بوو زۆرتر لە ئەسلحەخانە خۆی سەرگەرم دەکرد زۆربەمان بە کاری لاوەکیەوە خۆمان دەخافڵاند لەگەڵ سیامەند و کەریم ئەفسەر و ڕەحیم گوتمان با دووربکەوینەوە و داوای ئیجازە و مەرەخەسیمان کرد بچین بۆ لای میراوا و ناوچەی سەردەشت و سەرێک لە هاوڕێیانی یەکێتی لە ناوزەنگیش بدەین. کۆمیتەی ناوچە قبوڵی نەکرد و گوتیان ئێوە دەتانەوێ ناوچە تێکبدەن و شکستی پێ بێنن. یەک دوو ڕۆژ کێشە و گفتوگۆ کرا لەسەر چوونمان بۆ ئیجازە و چەند ڕۆژێک حەسانەوە بانگیان کردم و گوتیان خولێکی پەروەردەی پێشمەرگەی تازە دەبێ بکەینەوە و تۆ بەرپرسی ئەم خولە دەبیت و هەر ئێستا بڕۆ بۆ قزڵجە و هەموو ئەو کەسانەیش کە هاتوون بۆ پێشمەرگایەتی بیانبە و دەست پێ بکەن. دەبێت زوو تەواو بێت و پێشمەرگەمان کەمە. خێرا ئامادەیان بکە. دیار بوو مەبەستیان دووبەرەکی بوو لە نێوان ئێمە و دابەشکردنمان کە بەیەکەوە نەچین بۆ ئەم سەفەرە. وتم باشە و بە کوڕەکانم گوت من نایەم و ڕێککەوتم بۆ قزڵجا بە حەفدە کەسەوە کە هاتبوون ببن بە پێشمەرگەی کۆمەڵە کوڕەکان زۆریان سەرکۆنە کردم کە لەگەڵیاندا ناچم ئەوان جوابی کۆمیتە ناوچەیان نەدایەوە و ڕۆیشتن بەرەو میراوای سەردەشت منیش چوومە قزڵجە و دەستم کرد بە ئامادەکردنی ئەم کوڕە تازە و مێرد منداڵانە بۆ پێشمەرگایەتی کوڕێکی عەجەمی مەراغەیان ناردبوو کە هەواداری کۆمەڵەیە و دەبێتە پێشمەرگە زۆر جوان و بەخۆوە بوو سەرم سوڕما غەیرە کورد کەم دەهات بۆ پێشمەرگایەتی گەر هاتبا حتمما ڕۆشنبیر و چەپ و سیاسی بوون چەند دانەیەکمان هەر لە زووەوە هەبوو هەموویان کوڕی باش و کۆنە سیاسی زەمانی شا و چەپ بوون لە کۆمیتە ناوچەم ڕاسپارد ئەوە چیە و کێیە گوتیان ڕێکخستنی خۆمانە و ڕێکخراوی شار دەیناسن و نیگەران مەبە تاقی کراوەتەوە ئاشکرا بووە و ناردویانەتە دەرێ کە گوتیان ڕێکخستنی نهێنی شار بووە هیچم بۆ نەگوترا خولی ڕاهێنان دەستی پێکرد بەیانیان زوو هەڵدەستاین و ڕوومان لە شاخ و کێوی دەوروبەر دەکرد و ڕۆیشتنی پێشمەرگانە و ڕاهێنانمان ئەنجام دەدا ئەم کوڕە لە هەموومان ئازاتر و گرج و گۆڵتر بوو دوانی وەڕۆیان لە ژوورەوە وانەی چەکەکانمان هەبوو هەڵمان دەوەشاندن و فێری کردنەوە و بەستنەوەیان دەبووین دەمانچە ژێرسێ بڕنە و کلاشینکۆف ئاڕبیجی و هەموو ئەو چەکانەی هەمان بوون کوڕە عەجەم زۆر باش بوو لە وانەی چەکەکاندا. ئێواران باسی مارکسیەت و کۆمۆنیست و کلاسی سیاسیمان هەبوو. هەڕەی لە بڕەی نەدەکردەوە. لێم دەپرسی لەم بوارەدا هەر هیچی نەدەزانی و هیچ ئاگاداری مێژووی شۆڕشەکانی دنیا و سەرکردەکانی چەپ نەبوو. گومانم هەر دەهات و زیادی دەکرد. محەمەد لە مەراغەوە بۆ دەبێتە پێشمەرگە لە کوردستان و بۆ کۆمەڵە؟ جارێک چوومەوە حاجی ئاڵیکەند بۆ هێنانی کەلوپەلی مەقەڕ، بە سەید ڕەحمانم گوت، کاکە! با لێکۆڵینەوە بکەین. وتی، تۆ کاری خۆت بکە، ئەمە ناسراوە و تەشکیلات ناردوویەتی. بەیانییەکی زوو هاتمە دەر لە مەقەڕ، لەبەر ماڵانی دێ جێ خوون هەبوو. کڵۆشی لێ نەمابوو. گۆڕەپانێکی پاک و خاوێن بوو. دیم محەممەد بە جلێکی وەرزشی ڕیازە دەکات. لە دوورەوە زۆری تێفکریم. هەموو جووڵەکانی وەستایانە و لێزانانە بوون. شەڵواری وەرزشیەکەیشی ئەرتەشی بوو، ئێمەیش جلی ژێرەوەمان بۆ دەهات سپی بوون و لە زستاندا لە بنەوە لە بەر سەرما لە بەرمان دەکردن. هەرچی پرسیم کەس لەم ڕەنگەی نەبوو. لێی نزیک بوومەوە لەو ژێر جلانە بوو ئەرتەش بە کاری دەهێنا. هیچم نەگوت. نامەیەکم بۆ موحسین نووسی و گوتم، من دڵنیام محەممەد ساغڵەم نییە و ئەو ماستە موی تێدایە ئەم کوڕە بم کارنامەیە کە زۆر ئازایە لە مەشقی نیزامی و تفەنگ زۆر کڵۆڵە لە وانەی چەپ و سیاسی بۆ لە مەراغەوە هاتووە بۆ پێشمەرگایەتی هەمان وەڵامی دامەوە کە سەید ڕەحمان گوتی تۆ علاقەت نەبێت و کاری خۆت بکە ئەتواری محەممەد وای لێ کردم لەبەر گیانی خۆم و ئەم کوڕانەی هاتبوون بۆ پێشمەرگایەتی ساتێک بە ئاسوودەی و دڵنیایی ئیسراحەت نەکەم و هەمیشە نیگەران بووم لە ڕوودانی کارەساتێک. زۆربەی شەوان کە هەوای پایزێکی خۆش بوو، دەچوومە سەربانی مەقەڕ و لەسەر سنگ درێژ دەبووم. بێ ئەوەی کەس بزانێت چاودێری مەقەڕ و محەممەدم دەکرد. ڕۆژەکان تێپەڕ دەبوون و دەورەکەمان تەواو بوو. بۆ هەموویان لاپەڕەیەکی کارنامەم دروست کردبوو، ناردم بۆ کۆمیتە ناوچە. محەممەد لە هەموو وانە نیزامییەکان زۆر لە خۆیشم و لە هەموویان باشتر بوو ڕادەی وانە سیاسیەکانی هەر ئەوەندە بوو کە پازدارێکی سەرجادە و لاتولوت هەیبوو نردیان گوتیان کاک ناسر ڕزازی دێت و پێشمەرگەکان چەکیان پێ دەدەین و جێژن دەگرین بۆ تەواوبوونی خولەکە هەموو هاتینەوە بۆ حاجیاڵی کەند و دانەدانە بە سرودە خۆشەکانی ناسر چەکمان دەدانە دەست و شەرەفی پێشمەرگایەتیمان پێدەبەخشین سەرەی محەممەد هات بە پێچەوانەی ئەوانی دیکەوە کە دروشمیان دەدا گیان بەخت دەکەین لە ڕێی سۆسیالزم و کۆمەڵەدا، ئەو بە بێدەنگی وەریگرت و کشایەوە دواوە. دیسان زۆرم حەولدا نەیخەنە ناو مەفرەزە و با ماوەیەک لە ژێر چاودێریدا بێت، لە ڕقی من دایانە دەستەی زگدڕاو کە شوێنێکی هەرە حەساسی نێوان ئێمە و حکومەت بوو ئەڵلقەی بیست و چواری بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا خوێندنەوە و پێشکەشکردنی ڕاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور تا بە یەگەیشتنەوەیەکی تر بەخوای گەورە و مهرەبانتانە سپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ